دەفەرمێ پێغەمبەری خوا ئیستیخارەی فێر دەکردین نوێژی ئیستیخارە و دوعای ئیستیخارە هەروەکو چۆن سوڕەتی قورئانی فێر دەکردین ئاواش نوێژی ئیستیخارەی فێر دەکردین تەماشاکە چەند گرنگە چۆن لە نوێژدا پێویستە تۆ سوڕەتێک بزانی بیخوێنی ئەوە بەو شێوەیەش پێغەمبەری خوا نوێژ و دوعای ئیستیخارەی فێری کێ دەکرد؟ فێری هاوەڵەکانی دەکرد و فێری موسڵمانان دەکرد، فی الامور کلها، لە هەموو کارێکیاندا. کە نوێژی ئیستیخارەی کرد، ئیستیخارە یەعنی چی؟ یەعنی خوایە خێر لە چ دایە ئەوەم بۆ ئیختیار کە و ئەوم بۆ هەڵبژێرە. ئەوەم بۆ ئیختیار کە و بۆم هەڵبژێرە کە خێری تێدایە. دوو دوای دوو ڕکەعەتەکە ئەوجا دەڵێ چی دوای دەڵێ اللهم ئەی پەروەردگارم انی استخیرک بعلمک خوایە داوا لە تۆ دەکەم چونکە تۆ عالمی و دەزانی غیب و مستقبل خێر لە چدایە داوا لە تۆ دەکەم بەهۆی ئەو علم و شارەزایەتەوە کە ئەمە خێری تێدایە ئەوم بۆ هەڵبژێری وأستقدرك بقدرتك وأي فروردگارم داوات لێ دەکەم تۆ توانام بدەیە بتوانم ئیشە خێرەکە ئەنجام بدەم، چونکە ئەگەر بشیزانم توانام نەبێ ناتوانم بیکەم. نیشانم دە خێر لە کامەیدایە کردن یان نەکردن و هەروەها تواناشم بدەیە بتوانم بیکەم. هەردووکی پێویستە. فێرت کا کامە خێرە، خێر لە چیدایە و دوای ئەوە بە تواناشت کا موفقت کا لەسەر ئەوەی بتوانی کارە خێرەکە ئەنجام بدەی. وأستقدرك بقدرتك فانک تقدر ولا اقدر چونکە تۆ دەتوانی من ناتوانم ئینسان دەبێ خۆی تەسلیمی خواکە کە خوا توانای هەموو شتێکی هەیە بەڵام ئێمە توانای هیچ شتێکمان نییە کە خوا توانامان نەداتێت وتعلم ولا اعلم ئەی خوا تۆ دەزانی خێر لە چیدایە ئێمە نازانین زۆر شتەیە ظاهری بە خێری دەبینین وا دەزانین خێری زۆری تێدایە، بەڵام دوایی نەتیجە بە شەڕ و زەرەرێکی زۆر گەورە بەسەرتدا دەرچێتەوە، عەسا ئەن تەکرەهو شەیئا ویجعل اللە فیه خیرا کثیرا، زۆر شت هەیە بە شەڕی دەزانی خێری تێدایە، خوا دەزانێت خێری تێدایە، زۆر شتیش هەیە بە خێری دەزانی بەڵام شەڕی تێدایە. کەواتە ئێمە نازانین خێر لە چدایە، تەنها خوا خۆی دەزانێت موستەقبەل چۆن دەبێت و چ شتێکیش بە خێر دەگەڕێت. داوا لە خوا دەکەین، خوایە داوات لێ دەکەم خێرەکەم بۆ هەڵبژێری و موەفەقیشم بکەی لەسەر ئەوە کە بیکەم، وانت علام الغیوب، تۆ دەزانی غەیب چیە ئێمە هیچ نازانین. ئەوجا دێرتەر داواکاری کرد، اللهم ان کنت تعلم ان هذا الامر، خوایە ئەگەر دەزانی ئەو ئیشەی من، ئەگەر سەفەرە بڵێ ئەو سەفەرەی من. کە ژن هێنانە ئەو ئافرەتەی کە دەمەوێ بیهێنم. کە تیجارەت و بازرگانییە ئەو کەسابەتەی کە دەمەوێ بیکەم. سەیارەیەکە ئەو سەیارەیەی دەمەوێ بیکڕم. خانووە ئەو خانووەی دەمەوێ بیکڕم مەسەلەن. فرۆشتنە ئەو شتەی کە دەمەوێ بیفرۆشم. خوایە ئەگەر ئەو کارەی من خێری تێدایە فی دینی ومعاشی وعاقبەتی ئەمری. ئەگەر خێری دینەکەمی تێدابێ ئەوە یەک وە خێری دونیا و مەعیشەتم و ماڵیشمی تێدابێ ئەوە دوو وە عاقیبەتی ئەمری خێری دواڕۆژیشمی تێدابێ مستەقبەلەکەشی بە خێر بگەڕێ بۆم لە ئێستا و لە داهاتوومدا فەقدووهولی، تخوایە بۆم تەقدیرکە بڕیارم بۆ لەسەر بدە بە نسیبم بێت. ویسره لی، بۆشم ئاسان کە خوایە، چونکە کە تۆ بۆم ئاسان نەکەیت ناتوانم بیکەم، پێم ناکرێت شتێک خوا بۆمان ئاسان نەکا پێمان ناکرێ ئەگەر هەموو ئوممەتی سەر ڕووی زەویش یارمەتیت دا ناتوانی بیکەیت ویسره لی، خوایە بڕیاری بدە بۆم لەسەری و بۆشم ئاسان کە فاقدره لی ویسره لی ثم بارک لی فیه و لە ئاخیریشدا بەرەکەتی تێبخە پاشە ڕۆژی موبارەکت خێر بێت ئەوە ئەگەر خێرە کە لەو ئیشە شەڕە دوورم دەخەیتەوە لەو سەر زیان بەخشە وەق دورلی الخیرە حیث کان خێرێکی ترم بۆ هەڵبژێرە ئەی خوایە خێر هەموو لای خێرێکی ترم بۆ هەڵبژێرە ثم رضنی به ئەو جاواشم لێ بکە بەو خێرەی کە تۆ بۆم هەڵدەبژێری پێی ڕازی بم چکە زۆر کەسەیە خوا خێری بەنسیب دەکا بەڵام ڕازی نییە چۆن دەڵێ لەقەلە ڕزقی خۆی دەدا زۆر کەس هەیە خوا خێری بۆ بەنسیب دەکات خێرێکی زۆر چاک بەڵام پێی ڕازی نابێت بۆیە ئێمە دەبێت دوعاکەمان وابێت خوایە خێرێکی کەمان بەنسیب کە و و ڕازیشمان کە بەو خێرە قەناعەتی پێ بکەیت زۆر کەس هەیە قەناعەتی پێ ناکات کەواتە بەو شێوەیە دوعاکەت دەکەیت دوعا دەکەی ئەگەر خێری دین و مەعیشەت و ئاخیرەتی تێدا بێت زۆر کەسەیە دینەکەی گوێ ناداتێت دەڵێ بەس قازانج بکەم لە کڕینی ئەو سەیارەیە دین مشکیلە نیە بەلایەوە کێشەیەک نابێت بەس قازانج بکەم لە کڕینی فڵانە شت یا لە فرۆشتنی دین مشکیلە نیە و ئاخیرەت مشکیلە نیە نابێ وابێ برا دەبێ بڵێ خوا ئەگەر خێری دینەکەم پێش هەموو شتێک خێری دینی تێدایە لەسەری گوناهبار نابم تووشی حەرام نابم و ئاخیر لە ئاخیردا ناچمە جەهەنەم لەسەری عەذاب نادرێم ولا ئەو جا لە دنیاشمدا خێری پێوەیە بە بەرەکەتی دەکەیە عاقیبەتەکەی خوایە ئەوجا بۆم ئاسا کەی دەنا خوایە لێم لادەی و خێرێکی ترم بەنسیب کەی و ئاخری بخێر بکەی ئەوە ڕێگایەکی شەرعیە ئینسانی مسلمان دوو ڕکعەت سوننەت دەکا دوای ئەو دوو ڕکعەت سوننەتە ئەو دوعایە دەخوێنێت كان يعلمنا الاستخارة في الأمور كلها ئەوەندە گرنگە لە هەموو شتێکدا پێغمبەر فێری دەکردن بۆ هەموو شتێک عليه الصلاة والسلام دەچی پێڵاوێک دەکڕی مەڵێک بکەمە کڕینی نەعلێکی سیقارەی بۆ بکە یەکەمیان عیبادەتێکە تۆ دەیکەی خوا ئەجرت دەنووسێ دووەمیشیان خوای گەورە خێرێکت بەنسیب دەکا لەسەری خێرەکەت بۆ هەڵدەبژێرێ کەواتە ئێمە با ئەو ڕێگە شەرعیە بگرینە بەر دوو ڕکعات سونەت بکەین دوایە ئەو دوعایە بخوێنین لەوانەیە زۆر بەمان بڵێ جایمە و دوعایە خوا فێر دەبین والله برا ئەگەر کەسابەتی دنیا بە زۆر لەوە گرنگ قورستر فێر دەبین بەڵام بۆ بۆ قیامەتەکەت فێر نابی لە کاتێکدا ئەوە پێ پەیوەستە بە دنیایەکەشتەوە خێر و شەڕی خۆت نازانی لە چیدایە خوای گەورە خێرت بە نسیب دەکا و لە شەڕ لات دەدا هەوڵدە فێری بی بۆ بۆ دنیا وا ئازا و زیرەک بین شەو و ڕۆژ هەوڵی دنیا بدەین بۆ بۆ دینەکەمان هەوڵێک نەدەین زۆر ئاسانە چەند کەلیمەیەکە خوایە ئەگەر خێری دنیا و قیامەت و ئاخیرەتمی تێدایە و خێری پێوەی و بەرەکەتی پێوەی بۆم ئاسان کرد خوایە ئەگەر شەڕیشی تێدایە بۆ دینیم بۆ دنیا بۆ ئاخیرەتم خوایە لێم دوور وصلوا وسلموا على النبي الكريم محمد الأمين عليه الصلاة والسلام أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه